تێکستی دوو دانە دوو قازی محەمەد وە بیرمە لە مەکتەبا دەیان پرسی دوو دانە دوو دەکاتە چەن هەموو تێکڕا دەیان نووسی دەکاتە چوار کەچی ئەمن لە حسابا نمرەی کەمم دەهێنا و دەهاتمە خوار ئەویش تەنها لەبەر ئەوەی لای من وابوو دوو دانە دوو دەبێ بە یەک نابێ بە چوار. لای من وابوو لای من وابوو ددان و دوولێو و زبان نابن بە چوار دەبن بە زار بە تێکڕایی دەکەن هاوار لای من وابوو دوو دەست و دوولاقی مرۆڤ نابن بە چوار لە لەشێکدا وا دێنە کار لای من وابوو گەڕەک خانوو کۆڵان شەقام نابن بە چوار دەبن بە شار تێیدا دەژین دەوڵەمەند و خەڵکی هەژار لای من وابوو کۆلکە و ڕیشە لەق و گەڵا نابن بە چوار دەبن بەدار هەندێ کورت و هەندێ درێژ وە کوچنار لای من وابوو ئەوین و دڵ جوانی و پاکی نابن بە چوار دەبن بە یار لە لای دڵدار ئەو هەمووەی وا دوو بە دوو دەبن بە یەک نابن بە چوار یەکجار زۆرن بەڵام لە کوێ دێنا ژمار تەنها ئەوەندەی دەزانم ئەگەر لەشم سەد پارچەکەن بمدەنە ژێر گوللە و ڕەگبار بچمە سەردار قسەی دڵم دێتە سەرزار کوردستانم هەر وڵاتێکە و نابێ بە چوار نابێ بە چوار نابێ بە چوار.